هۆنراوەکەم ئاراستە دەکەم بۆ ژیانی پاشی هەر هەموو شەهیدانی ئیسلام بە تێکڕا لە پاشان ژیانی پڕتەوژم و پیرۆزی مامۆستای خۆشەویستمان مامۆستا ئەحمەدی سینەمۆکە لە پاشاندا ئێوەی بەڕێز و خۆشەویست هۆنراوەکە بە ناونیشانی ڕێبواری نامۆ ڕێداری تۆم هەڵوەدامە و یەکجار بێناس وەکو هەنگێکی لانەواس تینووی گوڵاوی چاوی تۆم چۆن ئەو ئەوینە پاکانە بەبێ یەکتر مەدار دەکەن ئۆخشن دەگرن ماسی بێ ئاو لێوی خامە بە بێڕوومەتی دەفتەر و گۆنای درەخت بە بێ هەڵمی دەمی هەتاو من ڕێبوارم ئەتۆش ڕێگای من تینوم و ئەتۆش دەریای من پێشمەرگە و ئەتۆش لوولەی چەشی بڕوای دەرمانێکی یەکاو یەکم نەخۆشە جێژ و هێڕەکان پشتیان لێمە چرایەکم ڕەشە بای شووم کۆڵی لە تروسکەی جێمە بولبولێکم قالۆچە و سیسرکە و تەپۆ ڕقیان لە شەو نخونیم و لە بۆن و بەرامەی ڕێمە بێدارێکی ڕاپەڕیوم لە ناو نوێنی ڕەشی شەودا و تاریکستان بەرد دێنێتە سەر ڕێگام و قینی لە هەنگاوی پێمە سریکەی گەروی خنچێنراوی هیوا و دکتۆر خالیس و منەوەرم بوومەتە کەنەکی بناغەی شۆڕشی نوێ، گرمەی تەکبیری زوڵاڵی کپکراوی ئاری و جیهاد و نەوزادم، هەرچەندە باوەشی عەمود بمگرێت و پەڕۆ چاوم ببەستێت و گوریس لە باسکم بئاڵێت، تەکبیرێکە و قوڕگی تفەنگ دەنووسێنم. زراوی مردن دەتۆقێنم بۆ ساڵ ڕەش و سەر بەهەشی دائیرەی شەعبی عەنکاوە پێنج پێنج بەرەو مێزی باوەڕ دڵیان لە خەو هەڵدەسێنم هیچ جوتیارێکتان بینیوە عاشقی قەدی ژاکەڵە بێ و گوڵەگەنم بفەوتێنێ هیچ ڕێبواری واتان دیوە چەنجی تاریکی خۆش بوێ و ڕووناکی ڕۆژ ببغزێنێ هیچ شوانی ئەوینتان دیوە عاشقی سەگی گورگە مێش بێ و خۆی لە مێگەل نەگەیەنێ هیچ پێشمەرگەتان بیستووە چەکی دەستی ئیسیعمار بێ و ئاوایی خۆی بڕخێنێ من ڕێبوارێکی غەریبە و دەستی دڵم توت کردووە لە دامێنی شەقاوی تۆ لە ناو سەددا و بەس کەمەندی بەتاوی تۆ لە ناو حەفتا و سێ دروشم و لافیتە و ناو بەس پەڕاوی پاراوی تۆ من ڕێبوارێکی ماندووی ماندوو نەبوومە و مەلی خۆشەویستی ڕۆحیت لە قەفەزی دەروونمدا هەڵنیشتووە و جێ یەکجاری خۆش کردووە جار جار بە دەنووشی وشکی یەخەی دڵم دەجوڵێنێ هەر کە نوستن لە پشتەوە دوو چاوی گرت ئەمیش بە خەبەری دێنێ ئەوینی تۆم وەک ئەویندار وەکو گردنی کاک نەجم و باسی تەنافی ستەمکار وەکو نەزەری ئاڕبیجی و چاوی سەنگەر وەک برینی دەور چۆڵی شەریفی چاڵی چاڵەوان وەکو سابیر بەیدەقی کاکۆڵ خەناوی بیمارستانی کرماشان خۆشەویستی وەکو برین و هەتوان و دەروونی بەندە و قورآن و بەربانگ و دڵی ڕۆژەوان خۆشم دەوێیت لێک جودانیم من مۆم و ئەتۆش دەزوولە تۆ فانۆس منیش پەپولە خۆشم دەوێی خۆشەویستیت جێچەڵێکە و لە دنیادا یەخەم دەگرێت خۆشم دەوێی خۆشەویستیت دڵنیامە چەقۆیەکە و لەسەر ڕێگا سرم دەوڕێت خۆشم دەوێی خۆشەویستیت وەکو هەر حەڵک هەڵۆیەکەی خەڵات و کان خاتر جەمم بەرە و مەرگ باڵان دەگرێت خۆشەویستیت با زۆر تۆڕی دانراویش لاقی بگرێت با زۆر ئەڕقەمی دوو پشکە لەسەر ڕێگا پەنجەی یەکپەرستی ببڕێت با زۆر نەمرود و سەددامی عەرەب و کورد نەواری تەمەنی بسڕێت دۆڵێک گردێک هەر دەڕەخسێت وەکو هەر چوار کۆترەکەی وەکو هەر چوار کۆترە مل بە خوێنەکەی گردی ڕەمکان لە باوەشی گەرمی بگرێت گردی سەیوانێ کەر دەبێت وەکو هەر چوار خوشکە لە چکپەمەیەکان وەکو چوار چۆقەی گوڵ بەدەم لە چیمەنی قژیان بگرێت من لە پێش خۆم هۆنراوەکانم بۆ ناردی و چاک دەزانم یەک بێژی وشەکانی لەت دەکرێت و لە تەوێڵی محەک دەدرێت ئەوسا یا پێخەوی گڕ یاخود بە شەهیدی دەمرێت وصلى الله على محمد وعلى آله وسلم